سڵاو و ڕەحمەت و میهرەبانی خوای پەروەردگار لە میوانانی ماڵی خوا و تەواوی مسلمانان ئیمانداران و خواناسانی بەرز و بەڕێز لە خوای پەروەردگار داواکارم هەڵە و گوناهەکانمان ئەم نوێژی جمعەیە و ئامادەبوونمان لەم ماڵەی خوای پەروەردگارەدا ئەگەر گەورە بێت بەقەدەر شاخی تیهامە ئەگەر گەورە بێت بەقەدەر کێوەکانی هەورامان کاتێ بەشداری لە مەجلیسی عیلمدا دەکات کاتێک دێتە نێو مەجلیسی ذیکری جمعانەوە دەفەرموێت عیلم وەردەگرێ پەشیمان دەبێتەوە پەشیمانی دەردەبڕێ دەڵێ استغفر اللە و اتوب الیک دەگەڕێتەوە بۆ ماڵەوە و هیچ گوناه و هەڵە و تاوانێکی لەسەر نامێنێ کەواتە جێگای خۆیەتی ئێمەی مسلمانان لەو ساتە وەختەی دنیا ساردە گرم بین لە دینداریدا لەو ساتەوەختەی گەرما و پلەکانی گەرما بەرز دەبێتەوە پێویستە همەت و غیرەتی بەندایەتیمان ئاستی حاڵی بوون و تێگەشتنمان لە دینداری فێربوونمان بۆ علم و چۆکدادانمان لە ماڵەکانی خوای پەروەردگارە لەگەڵ بەرزبوونەوەی پلەکانی گەرمادا پلەی ئیمانیمان پلەی بەندایەتیمان پلەی وشیاریمان حاڵی بوونمان لە دینی خوای پەروەردگار بەرز بێتەوە چونکە ئەو مژدەی سەیدنا عومەر کە پێمان دەدات لە وەرگرتنی دین و لە فێربوونی دینداریدایە کە هەڵە و گوناهەکان گەر وەک کێوەکانیش بێت دەسڕێتەوە بە پشتیوانی خوای پەروەردگار بەردەوام دەبین لە باسی خۆ پەروەردەکردن و چۆنیەتی پەروەردەکردنی منداڵەکانماندا مسوڵمانانی ئازیز پەروەردەکردنی منداڵان ئەرک و کاری پێغەمبەرانە عەلا نەبینا و عەلەیهیم و سەلات و وەسەلام هەموو باوک و دایکێکی بەڕێز دەبێ ئاگاداری شیعار و دروشم و بانگەوازەکەی سەید و نانوح بووین کە لە بەرامبەر کوڕە بێ باوەڕەکەی کە لە بەرەی کوفردا بوو بەڵام کۆڵی نەدەدا لە ئامۆژگاریکردن و مەچۆ ڕیزی کافران ئەی کوڕی من ئەوڕۆ جگە لەم کەشتیە هیچ شتێکی دیکە نییە ئێوە ڕزگار بکات کەواتە لە بانگەواز و پەروەردەکردنا باوەکو سەید و نانوح بین باوەکو باپیرە ئیبراهیممان بین کە باوکی پێغەمبەرانە باپیرەی ئازیزمانە کە باپیرەی پێغەمبەری خوای عەلەیهی سەلات وەسەلام ئەو ئیبراهیم پێغەمبەرە خوای پەروەردگار دەفەرمێ وەوەسا ئیبراهیم و بەنیهی وەسیەتی ئیبراهیم بۆ کوڕەکەی کە ئیسماعیلە وەسیەتی یعقوبی پێغەمبەر بۆ کوڕەکانی بۆ سەیدونا یوسف کە لە قورئاندا تۆمار کراوە کە خوای پەروەردگار ئەمیشی جێگیر کردو بۆمان دەفەرموێ وەوەسا ئیبراهیم و بەنیهی و یعقوب یا بنیە کوڕەکانم ان اللە اصطفی لکم الدین فلا تموتن الا وانتم مسلمون ئەی ڕۆڵە شیرینەکانم ئەی جگەرەکانم ئێوە جگە لە ئیسلام ڕێگا و ڕێبازێکی تر مەگرنە بەر ئەی ڕۆڵە نازدارەکانم مەمرن بە مسلمانەتی نەبێ مەژین لەسەر ئیسلام نەبێ چونکە ژیان و مردن کاتێک بەهای هەیە خاوەنی پەیامی ئیسلام بیت بابزانین پەیامی ئیسماعیل پێغەمبەری کوڕی ساڵحی ئیبراهیم پێغەمبەرە ئیبراهیم پێغەمبەر دوعای چی دەکات خەم چۆن لە پەروەردەکردنی منداڵەکانی دەخوات کە قورآانی پیرۆز دەفەرموێ ڕبی جعلنی مقیمە سەلاه پەروەردگارە دامەزراویم پێ ببەخشە لە بەندایەتی نوێشکردنا بۆ تۆ پەروەردگارە هیدایەتم بە هەمیشە لە بەندایەتی نوێشکردنا بەردەوام بم بۆ تۆ لە ئیماندارانی پیاوان و ئافرەتان خۆشبە خوایە لەوانە خۆشبە دێنە نێو ماڵەکان دەچنە کەعبەت اللە و ماڵی گەورەی خوای بە میهرەبان بەڵێ یعقوب پێغەمبەر وەسیەتی بۆ کوڕەکانی ئەها لە سورەتی یوسفا یا بنیە لا تقصص رؤیاک على اخوتك کەواتە پەروەردەکردنی منداڵان ئەرکی پێغەمبەرانە کوڕی شیرینم خەوەکەت نەگێریتەوە بە براکانت ڕوودەکاتە هەموو کوڕەکانی یا بنیە لا تدخلوا من باب واحد وادخلوا من ابواب متفرقە خۆتان لە چاو بپارێزن لە یەک درگاوە هەمووتان مەچنە ژوورەوە بەڵێ یوسف پێغەمبەر کاتێک تووشی محنەت و ناڕەحەتی دەبێ لەو ساتە وەختەی هەموو دەرگاکانی لێدا دەخرێ لەو ساتە وەختەی ئافرەتێک خۆی بۆ عەرز دەکا و بە دوایدا ڕادەکات من تاوانی زینا ئەنجام بەم ئەمە هەموو ئەمانە پێمان دەڵێ مسلمانان پەروەردەکردن ئەرکی پێخەمبەرانە بەڵام پێکەوە بابچینەوە ماڵەکەی ڕسول الله صلى الله تعالى عليه وسلم بابچینە خزمەتی باوکی ئازیزمان ئەو پێغەمبەرەی کە خوا دەفەرموێ النبي أولى بالمؤمنين من أنفسهم کور لە خۆمان دڵسۆسترە بە خۆمان لە باوک و دایکمان دڵسۆزترە بە ئێمە ئەی باوکی ئازیز و بەرز و بەڕێزمان ئەی پێغەمبەری نازدار و شیرین ئێمە دێینە خزمەت ماڵەکەی تۆ لە خزمەت تا وەکو باوکێک ئەمڕۆ ساتە وەختێ دەوەستین خۆشەویستانم زۆر گرنگە بەم هەستەوە بچینە خزمەتی پێغەمبەری خوا زۆر گرنگە ئێمە ئەگەر لەگەڵ نەفسی پێغەمبەردا نەژیاوین لەگەڵ نەفەس و هەناسە و فەرمایشتەکانی ڕسول اللە دا عەلەیه سەلات وەسەلام بەم کەیفیەتە بژین بچینە خزمەت ماڵی پێغەمبەر ئەوە باوکمانە پێغەمبەر خێزانەکانی دایکمانە و ئەزواجه ئومەهاتهم خێزانەکانی پێغەمبەر دایکمانن دایک چەند جوانە سەید و نابوو بەکرد بە عائیشەی کچی دەفەرمێ یا ئومە دایکە گیان بە دایک ناوی دەبا چونکە قورئان دەفەرمێ خێزانانی پێغەمبەر دایکی ئیماندارانن بەڵێ لە خزمەت ماڵی پێخەمبەردا عليهەیهی سەلات وەسەسلام جارێکی دیکە ئامۆژگاری بە دایکان و بە باوکان بە ئومەتی مسلمانی میلەتی کوردی خۆمان دەدەمەوە کە میلەتی مسلمان باوەکو باوکە پێغەمبەر و دایکەکانمان بین لە پەروەردەکردنی منداڵەکانماندا ئەو پێخەمبەرە ئازیزەی نەچووە بۆ لای فاتیمە فاتیمە نەهاتووە بۆ لای لەبەری هەڵنەسابێ فاتیمە نەڕۆشتووە لە ماڵەکەی پێغەمبەر پێغەمبەر لەبەری هەڵنەسابێ ئەمە زۆر گرنگە ئەم دووبارەکردنەوە زۆر گرنگە لە پەروەردەکردنی منداڵە بۆیە فاتیمە بووە بەو ئافرەتە گەورە و بەڕێزەی کە چ خزمەتێکی کردووە لە مێژووی ئیسلامدا چ دایکێک بووە بۆ منداڵە هەژار و بێباوکەکان لە ئومەتی ئیسلامیدا بەڵێ پێغەمبەرمان صلی الله تعالی علیه وسلم باوکانی بەڕێز با لە پێغەمبەرەوە فێری پەروەردەکردنی منداڵەکانمان بین فێری لاکردنەوە لە منداڵەکانمان بین پێغەمبەرمان علیه الصلاة والسلام بابچینە خزمەتیان فەرموودەیە کە لە صحیحی بخاریدا هاتووە بشر بۆمان دەگێڕێتەوە عن بشر بن عقربە خۆی دەڵێ بشر کرد باوکم شەهید بووە ئەی پێغەمبەری خوا صلی الله تعالی علیه وسلم أما ترضى أن أكون أنا أباك وعائشة أمك رازی نیت من باوکت بووم و عائشە دایکت بێ سەرێ منداڵەکەن چی جواب دەداتەوە دەڵێ بیئەبی ئەنتەوە ئومی یا ڕسول الله بەڵێ ئەی پێغەمبەری خوا دایک و باوکم بە قوربانت بێ ئەڵێ پێغەمبەری خوا هاتە پێشەوە جێدەستی پێغەمبەری خوا عەلەیهی سەڵات وەسەلام هەر بە ڕەشی مایەوە کە گەورە بووم بەڵام دواتری شوێنەکانی دەستی پێغەمبەری بەرنەکەوتبوو قژم سپی بوو گیریەک لە زمان مانا بوو تفی مبارەکی هێنا و خستیە سەر دەمم گیریەکە لە زمان مانەما و خوای پەروەردگار شیفای دام وەکانت لی ڕەتەتون فتفل فیها فانحلت ئەجا پێغمبەری خوا فەرمی مەسموک ناو چییە وتم بحیر وتی فەرمووی قالە بەل ئەنتە بەشیر تۆ ناوت بەشیرە ئەلێرەدا زانایان دەفەرمونون ئەم پێغەمبەرە ئازیزە لەم ساتە وەختە حەزینەدا باوکایەتی بۆ ئەم منداڵە چۆن پڕکردەوە چۆن بوو بە باوکێکی دڵسۆز بۆ ئەم منداڵە بەڕێزە بەڵێ مسلمانانی ئازیز پێخەمبەرمان عليهەیهی سەلات وەسەسلام لەگەڵە منداڵەدا ئاوا مامەڵی کردووە قەیرانی بێ باوکی لە بیر بردەوە قەیرانی تەنهایی لە بیر بردەوە نەخۆشی و دەردێکی هەبوو لەسەر دەستی ڕسول الله بە ئیزنی پەروەردگار خوای پەروەردگار شیفایدا ئەمەش پەیامێکی گرنگی تێدایە مسلمانان ئەگەر پێخەمبەری ئازیز نەماوە خۆوەسیەتی پێخەمبەری خوا ماوە لەگەڵ نازدارانە لەگەڵ منداڵانە جێبەجێ بکرێ کە دەفەرموێ ئەنە وەکافیل و لەتیمی فیل جەنەتی هاکەدا الله الله ئومەتی ئیسلامی چەندێک زیندووە بەم فەرمایشتەی پێغەمبەری خوا صلی الله تعالی علیه وسلم اللە لەو مژدە خۆشەی پێتان دەدەم کاریگەری فەرمایشتەکانی ڕسول اللە لە ناو ساتە وەختی قەیرانەکانی ئەم هەرێمەدا ئەم پێغەمبەرە ئازیزە فەرمایشتەکانی هەر زیندووە پێغەمبەری خوا چەندێک کاریگەری هەیە لەسەر ئەو کەسانەی کە ساماندارن دوو ساڵە بۆ خۆم ئاگادارم مسلمانانێک کۆمەڵێک نازداریان لە ئەستۆ گرتووە ئەمە پەیامێکە بۆ دەسەڵاتداران بۆ ئەو کەسانەی کە پارەیان هەیە سوێن بە خوای پەروەردگار ئەو منداڵە نازدارانە وا دوو ساڵە لە بری دوانزە مانگ مانگانە چواردە مانگ مانگانیان پێدەدرێ ئەو کەسانەی کە خاوەنی ئەم خەیرەن یەکێک لەو نازدارانە لەم شارەدا ئەو خەڵکانەی نەدیوە واللهی هەتا ئێستا بەڵام دەڵێن بەس بۆ خاتری ئەوەی ببین بە ئومەتی ڕسول الله لەگەڵ پێغەمەرا ئاوا حەشر بکرین ئەو منداڵە نازارانە ئاوا بەخێم دەکەین پیاوێک لەو هەفتەیەی پێشوودا وەفاتی کرد ناوی عەبدوستار ئیدهی لە وڵاتی پاکستان ئەو پیاوەیە 5700 منداڵی هەتیوی لە ئەستۆ گرتووە ئەو پیاوەیە خاوەنی 1500 ئافە بۆ هەژاران و بۆ نەداران خاوەنی دوو کۆپتەر بوو دوو کۆپتەر سەرۆکی وڵاتی پاکستان وتی هیچم پێ ناکرێ تەنها ئاڵای وڵاتەکە دەکەمە بەری ئەم پیاوەی کە وەسیەتی کردووە تو خواه بە جلەکانی خۆمە بینێژن یەک دینار لە سەرۆت و سامانم مەیەڵنەوە بۆ منداڵان و بۆ نازداران و بۆ هەژاران نەوێ لە وڵاتەدا چونکە رسول اللە خەڵک ئاوا پەروەردە دەکات موسڵمانانی ئازیز پێخەمبەرمان عەلەیهی سەلات وەسەلام زۆر گرنگە مسلمانان ئاوا مامەڵە بکەین لەگەڵ منداڵە ئەنەسی کوڕی مالک دەفەرمێ برایەکم هەبوو برای دایکی بوو ناوی عمر بوو باڵندەیەکی هەبوو پێغەمبەر هات بۆ ماڵمان دیارە باڵندەکەی نەخۆش بووە فەرمووی یا ئەبا عومەیر یا ئەبا عومەیر ما فعل النغیر ئەی ئەبا عومەیر ناوی بچوو کردەوە کوا باڵندەکەت کوا تەیرەکەت چی لێ هاتووە زانایان دەفەرمون پێغەمبەری ئازیز عليهەیهی سەلات وسلام لێرەدا دڵی ئەم منداڵە دەداتەوە کە باڵندەکەی نەخۆشە کە باڵندەکەی دەمرێت دڵی ئەو منداڵە دەداتەوە و فێری یاسای ڕێزگرتن لە باڵندە و لە باڵندەکانی دەکا پێغەمبەری ئازیز لوتفی هەیە لەگەڵیا نەرمونیانی هەیە حیواری هەیە لەگەڵیا لە کاتێکدا سەرۆکی دەوڵەتی مەدینەیە لە کاتێکدا گەورە و سەرداری هەموو پێغەمبەرانە عەلا نەبینا و عەلەیهیم و سەلات وەسەلام ئەمەش یاسایەکی گرنگی تێدایە بۆ باوکان کە نەرم بین لەگەڵ منداڵەکانماندا پێخەمبەرمان عليهەیهی سەلات و سەسلام حەسەن و حسێنی زۆر خۆشویستووە باسمان کرد فاتیمەی زۆر خۆشویستووە بەڵام مسلمانانی ئازیز خۆشویستنی منداڵ تەنها بریتی نییە لەوەی کە دنیای بۆ بسازێنیت و سفرەی بۆ بڕازێنیتەوە نەخێر دەبێ پەروەردەیکەی لەسەر دینداری و لەسەر عقیدە فاتیمە دەفەرموێ بازنیەکی لە دەستا بۆ ئاڵتون هات پێغمبەری خوا فەرمووی ئەی کچی ئەی کچی پێغمبەر ئەی خانەوادەی پێخەمبەر هەژارانێک لە ئومەتی ڕسول الله ببینن کچی پێخەمبەر بازنی لە دەستایە کە حەڵاڵی خۆیەتی کە مباحی خۆیەتی کە لە ماڵی خۆیدایە بەڵام پێغمبەری خوا فەرمی نا با کچی پێغمبەری خوا ئومەتەکەی گلەی نەکەن لە پێغمبەر و لە خانەوادەکەی بیفرۆشە چوو لە بازارە فرۆشی و عەبدێکی پێ ڕزگار کرد حەسەن و حسەینی فێری چی کرد دەنچێک خورمایان بەدەستەوە بوو ئەخر حەسەن و حسەین سەیدا شەبابی ئەهلی الجەنە گەورە و سەرداری گەنجانن ئەی گەنجان وەکو حەسەن و حسەین بن مژدەی بەهشتیان پێدراوە خورمایان بەدەستەوە یو پێغەمەرە ئازە نایەڵێ بیخۆن لە فەرمێ کخین کخین نە ئێوە ئالو بەیتی ڕسول اللهن بۆتان نییە زەکات و بۆتان نییە لە بەیت الماڵە ئەمە بخۆن کخ کخ پەیام دەدا بە ئومەتەکەی ئومەتی ڕسول الله لە پەروەردەکردنی منداڵەکاندا ئاوا بین مسلمانانی بەڕێز دایکان و باوکانی بەڕێز بەڕاستی پەروەردەکردنی منداڵان زۆر قسە هەڵدەگرێ لە ئاستی جیهانا ئێستا چەندین دەستگای پێشکەوتوو هەیە دایکان و باوکان فێری پەروەردەکردنی منداڵانەکەن مسلمانانی بەڕێز دایکان و باوکانی بەڕێز و هەبوونی وەزارەتی پەروەردە ئەگەر وەکو وەزارەتی پەروەردەی یابان بێ نەک وەزارەتی پەروەردەی هەرێمەکەی ئێمە هەر دایک و باوک بەرپرسە هەر دایک و باوک لە دنیا و قیامەتە لێپرسینەوەی لەگەڵ دەکرێ لەسەر پەروەردەکردنی منداڵەکان بۆیە دەمەوێت بە خۆم و بە ئێوەی بەڕێز بڵێم تربیەت یعنی تعدیل القناعات یعنی ذرع العقیدە تربیەت یعنی گۆڕینی سلوکی منداڵ زۆر گرنگە سیدنا عمر منداڵێکە بینێ خورما لێکاتەوە بە بەرد دەستی دەگرێ ئەی منداڵی جوان خورماکە خراپ دەبێ دارەکە زەرمەند دەبێ شتەکە بە هەدارا ئەچێ ها فێری یاسای ژینگە و داری دەکات فێریەوەیە کا چۆن وڵات بپارێزێ پێغەمبەرمان صلی الله تعالی عليه وسلم لەگەڵ ئەو هەموو کارەی کە هەیبووە یەک میوە لە مەدینا پێ نەگەشتووە ئیلا داوێتی بە منداڵ ئاهەنگێکی ساز کردووە بۆنەیەک ساز کراوە دەبێ منداڵ لەم لەم بەروبوومە تازە بخوا بەرەکەت دەخاتە وڵاتەوە یەک منداڵەکان فێری هەست دەکات بەرامبەر بە دەوڵەتەکەیان بەرامبەر بە بەروبوومەکەیان بەرامبەر بە خاک و نیشتیمانەکەیان چەند گرنگە چەند گرنگە منداڵان لەم هەرێمەدا داهاتی نەوت بێتە ماڵیان پێی بژین بۆ ئەوەی خاکی وڵاتەکەی خۆیان خۆش بوێ بۆ ئەوەی دارێک لەم وڵاتەدا حرام بێ بیشکێنەوە ئەم هەستەیان تیا دروست بێ کە پێغەمبەر صلی الله تعالی علیه وسلم وەکو سەرکردەیەک مامەڵەی کردو بۆی منداڵان فێری ئەمانە بکات بەڵێ مسلمانانی ئازیز ئەم وتارەی ئەمڕۆم بۆ ئەوە بوو فێری منداڵانمان فێری یاسا بکەین ئەمڕۆ پەروەردەکردن قورس بووە فێری یاسای مۆبایلی کە، فێری یاسای بازاڕی کە، فێری یاسای مزگەوتی کە، فێری یاسای پارک و حەدیقەی کە، فێری بکە موسڵمانانی ئازیز، لەم شارەدا نزیکەی سەد منداڵ قسە نازانێ بکا، ئەزانن بۆ؟ سەرەکی ترین هۆکاری شاشەکانە، ئایپاتە، مۆبایلە، سەیرکردنە، زیانەکان بە چاوی منداڵان چەندێک زۆر بووە، منداڵ و خەمۆکی منداڵ و ترسان هەمووی ئەفلامە هەمووی شاشەکانە بەڵکو ئەوە بەڕاستی ئیسلامە هانمان دەدا کە دەبێ منداڵەکان بەم جۆرە پەروەردە بکەین بڵێ مسلمانانی ئازیز پێغمبەرمان صلی الله تعالی عليه وسلم داوامان لێ دەکات کە مەسئولین بەرامبەر بە منداڵەکانمان لە دنیا و لە قیامەتە بۆیە لە کۆتاییدا بە خۆم و بە ئێوەی بەڕێز دەڵێم دایکان و باوکانی بەڕێز گەر دەتەوێ منداڵەکەت فێری نوێژ بێ خۆت خاوەنی نوێژ بە باوکێکی بەڕێز دەڵێ ئاوا منداڵەکانم فێری نوێژ کرد دەموت ڕۆڵەکەم کە بانگی دا پێم بڵێ کە نوێژ بوو پێم بڵێ کەواتە من بەوم نەوت نوێژە ئەو بە منی دەوت نوێژە چەند گرنگە چەند باوکو و دایکی بەڕێز منداڵەکەی هەڵدەستێنێ چەند باوکو و دایکی بەڕێز نوێژ دەکا بە منداڵەکەی چەند باوکو و دایکی بەڕێز منداڵەکەی دێنێ بۆ جمعە چەند باوک و دایکی بەڕێز دەستی منداڵەکەی دێنێ لە مزگەوت فێری قورئانی دەکات باوکان و دایکانی بەڕێز ئەگەر مزگەوت ئەگەر قورئان ئەگەر ئیسلام فەراخی منداڵەکانمان پڕ نەکاتەوە ئەزانن چی پڕی دەکاتەوە دەزانین هەڕەشەکانی دەرەوە چەندێک زۆرن بۆ منداڵان خانەوادەیەکی بەڕێز دەڵێ بووین بە میوانی ماڵێکی مسلمان چەند ڕۆژێک لێوە ماینەوە هەموو کاتێک منداڵەکان پێش دایک و باوکیان ئامادە بوون بۆ نوێژ بە تایبەتی نوێژی بەیانی وتم دایکی بەڕێز باوکی بەڕێز ئەم منداڵانە چۆن ئاوان ئەڵێ دایکی منداڵەکە وتی لەو ساتە وەختەوەی هاوسەرگیریمان کردووە پێشەوەی منداڵمان بێت تا ئێستا منم دوعاکەم دوعاکە ئیسماعیلە هەموو لەبەری بکەین مسلمانان ربی اجعلنی مقیم الصلاة ومن ذریتی خوایە خۆم هیدایەت بە لەسەر نوێژ منداڵەکانیشم هیدایەت بە ئەڵێ واللهی بەرەکەت و بەرهەمی ئەم دوعایەیە کە منداڵەکان ئێمە هەڵەسێنن بۆ نوێژ ئێمە منداڵەکان هەڵناسێنین با گەشبین بن بە منداڵەکانمان با گەشبینی بین بە منداڵەکانمان با گوێ لە منداڵەکانمان بگرین با وتوێژمان هەبێ لەگەڵ منداڵەکان با دەست بێنین بە سەریانە با خەمیان لێ بخۆین با چاودێریان بکەین با حسابیان بۆ بکەین با لە خەمی مامۆستای باشا بین با هەدیەیان بینێ لە مزگەوتەکانە بە تایبەتی ڕەحمەتی خوا لەو پیاوانێک هەن لەم دەڤەرەدا لە چوارچەوەی مزگەوتەدا چەندین جار هەدیەیان داوە بە منداڵان چەندین جار هاوکاری منداڵانیان کردو بۆ ئەوەی لەسەر دینداری لەسەر قورئان لەسەر مزگەوت بەردەوام بن بۆیە ئێستا جارێکی تر دەڵێمەوە گەر دەمانەوێ ئایندەی وڵاتەمان بنیاد بنێینەوە پێویستمان بە شۆڕشی خۆپەروەردەکردن هەیە دوێنێ و پێرێ لە ئیفتاحی ئاوی هەڵەبجە و سەی سادقە لە کاتێکدا بەشدار بین لەو مناسبەدا ئەم وڵاتە دکتۆری دینداری دەوێ ئەم وڵاتە مهندیس و ئەندازیارانێکی زۆری دەوێت کە نەخشە و بنیادی ئەم وڵاتە بنێنەوە ئەم وڵاتە پیاوانێکی قانونی دەوێ ئەم وڵاتە پیاوانێکی ئازا و بەجرگ و سەرباز و پێشمەرگەی دەوێ ئەم وڵاتە گەنجی دەستپاکی دەوێ هەموو ئەمانەش لە پەروەردەکردنی مناڵەکان لە ماڵەوە دەست پێ دەکات بۆیە هەموو لایەکمان دەبێ ئاگادار بین بەڕاستی بەرپرسیارەتی منداڵەکانمان لە ئەستۆمانایە کەس خۆی نەدزێتەوە لە ڕۆژی قیامەتە خوای پەروەردگار لە منداڵەکانمان دەپرسێتەوە خوای بۆ خاتری گەورەی خۆت و ناپیرۆزەکانت بۆ خاتری ئیسمی عەظەمەتی یا ئەڵڵا هیدایەتمان بە بۆ نوێژکردن خوایە هیدایەتی ماڵ و منداڵمان بە خوایە هیدایەتی ماڵ و منداڵمان بە یا رب العالمین خوایە هیدایەتی منداڵەکانمان بە لەسەر نوێژ و قورئان و مزگەوت خوایە هیدایەتی کچەکانمان بەر لەسەر عیبادەت و تاعەت و حیجاب خوایە بەرەکەتی خۆت بەسەر ئەم وڵاتەدا ببارێنە خوایە هیدایەتی دایکان و باوکانمان بە کە تربیەت و ڕعایەتی منداڵەکانیان بکەن خوایە هیدایەتی دایکان و باوکانمان بە یا ئەرحەمە ڕاحمین چاودێری منداڵەکانیان بکەن خوایە منداڵەکانمان لە فیتنەی ئەم زەمەنە بپارێزە خوایە منداڵەکانمان بکە بە نوری چاوانمان خوایە منداڵەکانمان بکە بە سەرۆک و سەرکردەی ئەم وڵاتە یا رب العالمین خوایە ئەم وڵاتەمان پڕ لە خێر و خۆشی و ئاوادانی و ئاشتی بکە یا ئەرحەم الراحمین خوای پەروەردگار وڵاتمان خەڵکمان منداڵمان گەنجمان پیرمان لە فیتنەکان بپارێزە ئاگری شەرمان لێ دوور بخەرەوە یا رب العالمین خوایە پەنا دەگرین بە تۆ لە ئاگری دۆزەخ خوایە پەنا دەگرین بە تۆ لە تین و تەوژمی ناڕەحەتەکانی نێو قەبر خوایە عاقیبەتی هەموو لایەکمان خێرکە شیفای نەخۆشی مسلمانان بە بە تایبەتی و منداڵانەی کە نەخۆشن یا ئەڵڵا هی ئەم مزگەوتە و ئەم گەڕەکە و ئەم شارە و ئەم هەرێمەمان خۆیان شیفایان بە شیفای چاویان بە شیفای زمانیان بە خوایە دەرگای خێر لە هەموو دایکان و باوکان کەرەوە یا الله ئەوەی منداڵی هەیە بۆی ساڵحکە ئەوەی نیەتی خوایە منداڵی پێ ببەخشە خوایە هیدایەتی گەنجانمان بە خوایە لە گوناهی دایک و باوکمان خۆش بە و عاقبەتی هەموو لاکمان بەخێر بگێرە اللهم آمین ادعوا الله وانتم موقنون